ناکەوێتە دەمە دەم و بەرپەرچدانەوە لەبارەی ئایەتەکانی خواوە کە ناردوونیەتە خوارەوە بۆ سەر پێغەمبەرەکانی تەنها ئەوانە نەبێ کە کافرن لەبەرئەوە گەڕان و هاتوچۆیان بە وڵاتانی شام و یەمەندا لە خشتەت نەبا وابزانی ئەمانە کۆمەڵێکی بەهێزن و هەرگیز لە بەزین نایەن. دوای ئەوانیش ئەو کۆمەڵانەی گەلە کۆمەیان کرد لە دژی پێغەمبەران هەموویان پێغەمبەرانی خۆیانیان بە درۆزن دانا و باوەڕیان پێ نەکردن و هەر میللەتێ کە پێغەمبەریان چووە سەر بۆ ئەوەی بێنە سەر باوەڕ بە خوا و ئایینی خوا هەموو نیازی خراپیان بە پێغەمبەری خۆیان هەبوو بۆ ئەوەی بیگرن و بیکوژن و بە قسەی هیچ و پووچ کەوتنە دەمەدەم بە مەبەستی ئەوەی پێغەمبەرەکەیانی پێ دەمکوت بکەن منیش بە قار و قینی خۆم گرتمن و بەربادم کردن. ئەو فریشتانەی عەڕشی خوایان هەڵگرتووە و ئەو فریشتانەی تریش کە بە دەوروبەریدان بۆ سوپاس و سەنای خوا تەسبیحاتی بۆ ئەکەن و باوڕیان پێی هەیە و داوای لێبوردن لە خوا ئەکەن بۆ ئەوانەی ئیمانیان هێناوە و ئەڵێن، خوایە! تۆ بە میهرەبانی و زانایی خۆت هەموو شتێکت گرتووەتەوە، دەسا لەوانە ببوورە کە تۆبەیان کردووە و ڕێی تۆیان گرتووەتە بەر و لە ئاگری دۆزەخیان بپارێزە. تدعون الی الایمان فتکفرون. بەڕاستی ئەوانەی کە کافر بوون و بە کافری مردوون لە ڕۆژی قیامەتا بانگیان لێ ئەکرێ و پێیان ئەوترێ، دوژمنایەتی خوا بۆ ئێوە لەم ڕۆژەدا گەورەتر و سەختترە لە دوژمنایەتی خۆتان بۆ خۆتان لە دونیادا کاتێ بانگ ئەکران بۆ باوەڕکردن بە خوا و ئێوە کوفرتان ئەکرد و ئیمانتان پێ نەئەهێنا. چونکە دوژمنایەتیەکەتان بۆ خۆتان لە دونیادا هەر لەو ماوەیەدا بوو کە بانگەکران بۆ ئیمان هێنان و ئیمانتان نەئەهێنا و تا مردن بەو جۆرە ژیان کە خۆتان ئەتانویست نەک بەو جۆرەی خوا لێی ئەویستن بەڵام دوژمنایەتیەکەی خوا بۆتان لە ڕۆژی قیامەتا ئەنجامەکەی لە سەرەتای قیامەتەوەیە و هەرگیز نابڕێتەوە چونکە ئەتانخاتە ناو ئاگری دۆزەخەوە کە بڕانەوەی بۆ نیە. جا کافرەکان ئەڵێن، خوایە، تۆ دوو جار ئێمەت مراندووە و دوو جارت زیندوو کردووینەتەوە، مردنی یەکەم ئەوەیە کە هێشتا نەهاتبووینە دنیاوە و مردنی دووهەم ئەوەیە کە یەکەم جار لە دنیادا مراندتمان، زیندووکردنەوەی یەکەمیش ئەوەیە کە یەکەم جار گیانت کرد بە بەرماندا و به تؤمنوا فالحكم لله العلي الكبير ئەمەی ئێوەی تێدان بەهۆی ئەوەوەیە کاتێ بانگ بکرایەتە خوا بەتەنها خۆی و بێ هیچ هاوبەشێک ئینکاری ئەم تەنها و تاکیەی خواتان ئەکرد و ئەگەر هاوبەشێکی بۆ دابنرایە باوەڕتان بەوە ئەکرد کە خوا هاوبەشێکی هەیە وما يتذکر الا من ینیب. خوا ئەو خوایە نیشانەکانی گەورەی خۆیتان پیشانەدا و ڕزق و ڕۆزیتان لە ئاسمانەوە بۆ دا ئەپەڕێنێتە خوار بەهۆی باران بارینەوە کە ئەبێ بە مایەی سەوز بوونی دەغڵودان و پێگەیشتنی بەر و میوەی دار و درەخت لِتُنذِرَ یَومَ التَّلَاقِ خودا پایە و پلە بەرزە، خاوەنی عەڕشە، لە فرمانی خۆیەوە وەحی ئەنێرێتە سەر هەر کەس لە بەندەکانی کە خۆی مەیلی لێ بێ و ئەیکا بە پێغەمبەر بۆ ئەوەی خەڵک بترسێنێ لەو ڕۆژەی کە سەرجەمی ئادەمیزاد ئەگەنەوە بە خوا و لە کرداری چاک و خراپی دنیایان ئەکۆڵێتەوە کە ڕۆژی قیامەتە. ئەو ڕۆژەی کە ئەو خەڵکە هەموو دیار و بەدەرەوەن لە مەیدانی حەشردا کەسیان لە خوا ون نابێ و هیچ کردەوەیەکیان لە خوا ون نابێ فەرمانڕەوایی و دەسەڵات و لە دەست دەرباز نەبوون لەو ڕۆژەدا بۆ کێیە بۆ ئەو خوایەیە کە تاک و تەنیایە و هەموو کەسێ لە ژێر دەسەڵاتی ئەوایە. ئەو خوایە بەو وردە خیانەتانە ئەزانێ کە لە لاکردنەوە و ڕوانینی چاوا دەرەکەون بە هەرچی سنگی ئادەمیزاد لە ناو دڵی خۆیا بە پەنامەکی ڕایگرتووە واتە ئەو نیازانەی لە دڵی هەر کەسدان مەبەست لەوەیە خوا بە هەموو کردەوە و خەیاڵێکی ئادەمیزاد ئەزانێ پاشماوەی لێ بەجێماویان وەک قەڵا و شاری بەشوورە دەورگیراو و خانووبەرەی بەرز و مەحکەم لە هی ئەمان زۆرتر بوو، بەڵام سەرەنجام خوا بە گوناهی خۆیان گرفتاری کردن و کەسیان نەبوو بیانپارێزێ لە دەستی قودرەتی خوا. ذلک بأنهم کانت کە موسا بە دەلیلی ڕاستەوە لەلایەن ئێمەوە هاتە لایان، وتیان، ئەوانەی ئیمانیان هێناوە لەگەڵیا کوڕەکانیان بکوژن و ژنەکانیان بە زیندوویی بهێڵنەوە، بەڵام فڕوفێڵی کافران هەموو سەرلێشێوان و گومڕاییە و بە هیچ ئەنجامێکیان ناگەیەنێ. ئەوە ئێوە پیاوێ ئەکوژن چونکە ئەڵێ اللە خوای منە لەگەڵ ئەوەیش کە بە چەند موعجیزەوە لە لای خواوە هاتۆتە لاتان ئەگەر درۆ بکات ئۆباڵی درۆکەی لە ئەستۆی خۆیایەتی خۆ ئەگەر ڕاستیش بکا ئەوا هەندێ لەو پاداشە باشانەتان پێ ئەگا کە وەعدەتان ئەداتێ خوا هیدایەتی ئەو کەسانە نادا کە زیادەڕۆن و درۆ زۆر ئەکەن. هەرە و پیاوە خاوەن ئیمانە وتیشی، ئەی خزمینە، مڵک و فرمانڕەوایی هی ئێوەیە و دەسەڵاتتان بەسەر وڵاتا هەیە، جا ئەگەر عەزابی خوا بێتە سەرمان کێ بە فریامانەگا و یارمەتیمانەدا؟ فیرعەونیش گوێی بە قسەکەی نەدا و وتی، لەوە بەولاوە کە خۆم بە پەسەندی ئەزانم هیچی ترتان پیشان نادەم و لە ڕێی عەقڵ و فام بەولاوە ناتان خەمە سەر هیچ ڕێیەک. ڕێگاکانی ئاسمانەکان جا بەهۆی ئەو ڕێگایانەی ئاسمانەکانەوە کە وەکو ڕوانگە لێیانەوە بڕوانم و لەبارەی خواکەی موساوە ئاگەداری پەیدا بکەم بەڕاستیش من وای بۆ ئەچم موسا درۆ بکا کە ئەڵێ خوا منی ناردووە بۆ لای ئێوە ئا بەم جۆرە فیرعەون کرداری ناشرینی خۆی بۆ جوان کرا و ڕێی لێگیرا کە پەیڕەوی پێغەمبەران بکا و ڕێگەی چاکە بگرێتە بەر بەڵام هەرچی فروفێڵی فیرعەون هەیە هەمووی لە مایەپووچیدایە هیچ گومانی تیا نییە ئەوەی ئێوە من بانگکەن بۆ پەرستن و بانگ لێکردنی هیچ شایانییەکی پەرستن و بانگ لێکردنی نە لە دونیا و نە لە قیامەتا نییە و سەرەنجامی گەڕانەوەی هەموومان بۆ لای خوایە و ئەوانەی زیادەڕۆیی ئەکەن لە گومڕایی و لە خوا یاخی بوونا ئەوانەن هاوڕێی هەمیشەیی ئاگری دۆزەخن و لێی دەرناچن. سزا بەد و ناهەموارەکەیش ئاگری دۆزەخە، کە بەیانی و ئێوارە ئەبرێنە سەیر و تەماشای و گوزەریان پێ ئەکرێ بەلایا و کە ڕۆژی قیامەتیش دێ فەرمان لای خواوە دێ کەوا دەستە و دائیرەی فیرعەون بخەنە ناو سەختترین سزاوە. وَإِذْ يَتَحَاجُّونَ فِی النَّارِ فَیَقُولُ وما دعاء الكافرين إلا في ضلال دەرگاوانەکانی دۆزەخیش لە وەڵاما پێیان ئەڵێن، ئایا ئەو پێغەمبەرانەی خوا ناردبوونیە سەرتان بە بەڵگە و دەلیلی پێغەمبەریەوە نەئەهاتنە لاتان؟ ئەمانیش ئەڵێن، بەڵێ ئەهاتن. دەرگاوانەکانیش پێیان ئەڵێن، کەواتە خۆتان داوا بکەن. کەواتە تۆیش ئەی محمد خۆت ڕاگرە لە ئاست باری گرانی ئازار و ئەزیەتی ئەو کافرانەدا کە هاوبەش بۆ خوا دائەنێن. بەڕاستی ئەو وەعدەی ئێمە داومانە بە تۆ دێتە دی و داوا لە خوا بکە لە گوناهت خۆش ببێ و ئێواران و سبەینیان زوو تەسبیحات و سوپاسی خوای خۆت بکە. فأنا تؤفکون ئەوی ئەوەی کردووە خوای پەروەردگارتانە کە دروستکەری هەموو شتێکە هیچ خوایەک نییە بەڕاستی بپەرسرێ ئەو نەبێ دەی چۆن ئێوە لە پەرستنی خوا وەرەچەرخێنرێن. خوا ئەو خوایە ئێوەی دروست کردووە لە گڵ و پاشان لە تۆوی ئادەمیزاد و پاشتر لە پارچەیە خوێن و ئەوجا لە شێوەی مناڵە لە سکی دایکتان دەرتان ئەکاتە دەرەوە و جا ئەتانژێنێ تا بگەنە پایەی بەهێزتری خۆتان و ئەوجا پیر و لێکەوتوو ببن و هیوایشتان تیایە بەر لەوەی بگاتە ئەم پایانە ئەمرێ و گیانی ئەکێشرێ دەسا بڕۆنە دەرگاکانی دۆزەخەوە و پێیانا بچنە ژوورەوە و هەمیشە تیایا بمێننەوە. زۆر خراپ و بەدە ئەو شوێنەی ئەوانەی خۆیان لە بەرامبەری خوادا بە زل زانیوە و بێفەرمانی ئەویان کردووە تیایدا قەرار ئەگرن. فاصبر ان وعد اللە حق. بەڕاستی ئێمە بەر لە تۆ چەند پێغەمبەرێکمان ناردووە بۆ سەر خەڵکی جیهان هیوایان تیایە باسیانمان گێڕاوەتەوە بۆت و هیوایشیان تیایە باسیانمان نەگێڕاوەتەوە بۆت هیچ پێغەمبەرێکیش نەبووە حەقی ئەوەی هەبێ موعجیزەیەک پیشان بدا بە ڕەزامەندی خوا نەبێ جا کاتێ فرمانی خوا هات بڕیاری حەق و ڕاست ئەدرێ و ئەو کاتە ئەوانەی بەتاڵ کار و هیچ و پووچن ئەیدۆڕێنن و کاریان بە زیان ئەبڕێتەوە ئایا ئەمانە بە زەویدا نەڕۆشتوون تا بڕوانن و ببینن ئەنجامی ئەوانە چۆن بوو کە لە پێش ئەمانا بوون؟ لەم کافرانە زۆرتر و بەهێزتر بوون و نیشانە و پاشماوەیان لە زەویدا زیاتر بوو، کەچی هەرچییان پەیدا کردبوو دادی نەدان و بە فریایان نەگەیشت. بەڵام باوەڕکردنەکەیان لەو کاتەدا کە هێزی ئێمەیان دی هیچ دادی نەئەدان ئەمەیش ڕاو ڕەسمی خوایە لە هەموو ئەو بەندانەیدا بەسەر چوون و لەو کاتەدا کە ئەو کافرانە هێز و توانایی خوا ئەبینن مایە بە خەسار ئەبن. عوبادەی کوڕی سامت ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی هەر کەسێک ئەمیری دە کەس بێت لە ڕۆژی قیامەتدا بە دەست و پێ بەستراوییەوە دەهێنرێت، هیچ شتێک نایکاتەوە مەگەر دادوەری و دادپەروەری کردبێ، وە هەر کەسێک قورئان فێر ببێت و لەبەری بکات و پاشان بیری بچێتەوە یان لە بیری خۆی بباتەوە کاتێک دەگات بە خوای گەورە بێ دەست و پەل و پۆیە یان دەست بڕاوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.